ئێمە ئاسمانەکان و زەوی و نێوانیانمان لەسەر حەق و ڕاستی و لەسەر وادەیەکی دیاری نەبێ دروست نەکردووە و ئەو کەسانەیش کە کافرن و ئینکاری خوا و پێغەمبەری خوا ئەکەن خۆیان لائەدەن لەوەی ترسێنراون لێی کە سزای ڕۆژی قیامەتە و بیری لێناکەنەوە تۆ ئەی موحەممەد بەو کافرانە بڵێ، ئا خەبەرم بدەنێ، ئەوەی کە ئێوە بانگیان لێ ئەکەن و ئەیان پەرستن لە غەیری خوا، هیچ شتێکیان لە بەشەکانی زەوی دروست کردووە؟ یا هیچ بەشدارییەکیان لە ئاسمانا هەیە؟ ئا کتێبێکم بۆ بێنن بەر لەم قورئانە هاتبێتە خوارەوە، یا پاشماوەیەکی زانستی پێشینانم پیشان بدەن ئەم مەسەلەیی تیا بێ، ئەگەر ئێوە ڕاستگۆن. کێیە ئەوەی گومڕاترە لەو کەسەی هاوار ناکاتە خوا و هاوار ئەکاتە بتێ یا کەسێ کە بە دەنگیەوە نایەت و وەڵامی ناداتەوە ئەگەر هەر لە ئێستاوە تا ڕۆژی قیامەت هاواری لێ بکا و بانگی بکا چونکە هیچی پێ ناکرێ و دەسەڵاتی هیچی نیە و ئەو بانگ و هاوار لێکراوانە تەنانەت لە بانگ کردن و هاوار لێکردنەکەی ئەمانیش بێ ئاگان. کە ئادەمیزادیش کۆئەکرێنەوە بۆ لێپرسینەوەی کاری دونیایان ئەم بانگ و هاوار لێکراوانە ئەبن بە دوژمن بۆیان و بە درۆیان ئەخەنەوە لەوەدا کە پەرستبنیان و دێنە دەنگ و ئەڵێن ئێمە کەی بۆ ئەوە شیاوین کەس بمانپەرستێ وَإِذَا تُتْلَىٰ کە ئایەتەکانی ئێمەیشیان بەسەرا بخوێنرێتەوە کە ڕووناک و دیارن، ئەو کافرانە بەرامبەر بەو قورئانە حەق و ڕاستەی خوا کە هاتووەتە سەریان ئەڵێن، ئەمە جادوویەکی ئاشکرا و ڕوونە. ئەم یەقولون افتراه. تۆیش لە وەڵامیانا بڵێ، ئەگەر من هەڵم بەستبێ و خوا لەسەر ئەوە سزام بدا، خۆ ئێوە خاوەنی هیچ دەسەڵاتێ نین لە ئاستی خوادا بۆ من، خوا خۆی لە هەموو کەس باشتر ئەزانێ ئێوە خۆتان نوقمی چ لێشاوێکی درۆ و دەلەسە کردووە. خوا خۆی بەسە بۆ ئاگەداری لە ئەحواڵ لە نێوان من و ئێوەدا و هەر خوا خۆی بەخشندە و بەڕەحمە. تۆ ئەی محمد بەو کافرانە بڵێ من شتێکی تازە بابەت نیم لەناو پێغەمبەرانا بۆ شتێکتان بانگ بکەم کە پێغەمبەرانی پێش خۆم خەڵکیان بۆ ئەو شتە بانگ نەکردبێ یەکێکی هەر وەک ئەوانم ئیدیعای زانینی عیلمی غەیب ناکەم و نازانم چیم لێ ئەکرێ و چیش لە ئێوە ئەکرێ شوێنی هیچ ناکەوم ئەوە نەبێ کە بە وەحی لە خواوە بۆم دێ و لە ترسێنەرێکی ئاشکرا و ڕوون زیاتر نیم تۆ ئەی محەممەد بەو کافرانە بڵێ، پێم بڵێن، ئەگەر ئەمەی من بە ئێوەی ڕائەگەیەنم کە قورئانە، لە خواوە بێ و ئێوە ئینکارتان کرد کە لە خواوە بێ و شایەتێکی بەنی ئیسرائیلی ڕاست بووەوە شایەتی لەسەر وێنەی ئەم قورئانەدا کە ئەو بابەتانەی تەوڕاتی مووسان کە لەگەڵ قورئانا وەک یەکن و لە پێش ئەم قورئانەیش تەوڕاتی کتێبی موسا پێشەوا بوو بۆ خەڵک و ڕەحمەتی خوا بوو بۆیان ئەم قورئانەیش کتێبێکی بە زمانی عەرەبی هاتووە و باوەڕ بە ڕاستی تەورات ئەکا و بۆ ئەوە هاتووە ستمکاران بتۆقێنێ و مژدەی دواڕۆژی چاکیش بێ بۆ ئەوانەی چاکە ئەکەن پاشانیش بەردەوام بوون لەسەر ئەم باوەڕەی خۆیان و پاشگەز نەبوونەتەوە لێی، ئەوانە لە ڕۆژی قیامەتا ترسیان لەسەر نییە و خەم و خەفەت ناخۆن، چونکە ناخۆشیان نایەتە ڕێ و کارێکی ئەوتۆیان لە مەیدانی بیروباوەڕا نەکردووە لێی پەشیمان بن. ئولائیک ئامۆژگاری ئادەمیزادمان کردووە و ڕامان سپاردووە کە چاکە بکات لەگەڵ باوک و دایکی. دایکی نۆ مانگ لە ناو سکیا بە دەرد و ئازارەوە هەڵی گرتووە و بە دەرد و ئازاریشەوە لێی بۆتەوە و بوویەتی. هەڵگرتنی لە سکیدا و لە شیربڕانەوەی، سی مانگی ڕەبەق ئەخایەنێ. کاتێ ئەگاتە تەمەنی هەرە بەهێزی و عومری ئەبێ بە چل ساڵ، ئەو کاتە وای لێ دێ بیرێ بکاتەوە و قەدری ئەو ڕەنج و مەینەتە بزانێ کە دایک و باوکی پێیانەوە کێشاوە. وەعدەی ئەوەم ئەدەنێ کەوا لەو دونیا زیندوو ببمەوە و لە گۆڕ بێمە دەرەوە، کەچی چەندین سەدە لە پێش منەوە خەڵک مردوون و کەسیان زیندوو نەبوونەتەوە، واتە شتی وا چۆن ئەبێ؟ باوکو دایکیشی لە خوا پاڕانەوە کە بیخاتە سەر ڕێی ڕاست و پێیانە وت، ئەی بەدبەخت! ئیمان بێنە و با بەسی بێ کوفر کردن! ئەو گفتەی خوا داویە ڕاستە و دێتە دی ئەویش لە جیاتی ئەوەی تۆبە بکا و پاشگەز ببێتەوە لەو کوفر کردنانەی ئەیوت ئەمەی ئێوە ئەیڵێن لە ئەفسانە و پڕوپوچی پێشینان بەولاوە نیە. أولئک الذین حق ئەم کابرا و کەسانی وەک ئەم کەسانێکن ئەو بڕیارەی خوایان تیا جێ بەجێ ئەکرێ کە لە گەلێ ئوممەتی پێش ئەوانیشا جێ بەجێ ئەکرێ لە جنۆکە و ئادەمیزاد کە ئەوەتە دۆزەخیان لێ ئەئاخنرێ ئەمانە کەسانێک بوون هەر لە سەرەتاوە دۆڕاندبوویان و زەرەرمەند بووبوون. بیر لەو ڕۆژە بکەنەوە کە کافران ئەبرێنە بەر ئاگری دۆزەخ و پیشانی ئەو ئاگرە ئەدرێن و پێیان ئەوترێ ئێوە ناز و نیعمەتی خۆتانتان هەر لە ژیانی دونیاتانا بۆ خۆتان برد و لەزەتتان لێ وەرگرت ئەمڕۆ ئیتر ئەو سەردەمە بەسەر چووە دەی سزای خۆتان وەرگرن کە مایەی سەرشۆڕی و سەفیلیتانە بەهۆی ئەوەوە کە لە دونیادا خۆتان بە ناحەق بەزل ئەزانی و فەرمانی خواتان بەجێ نەئەهێنا و لە ئەستۆتان نەئەگرت ئەوانیش لە جیاتی ئەوەی گوێی بۆ شل بکەن و بە فرمانی بجوڵێنەوە وایان وەڵام دایەوە پێیان وت، ئایا تۆ هاتووی بۆ لامان بۆ ئەوەی لە خواکانی خۆمانمان هەڵبگێڕیتەوە؟ دەی سا ئەو سزایەمان بۆ بهێنە کە ئەڵێی بۆمان دێ، ئەگەر لە ڕاستگۆیانی. کذلک نجزی القوم المجرمین. بەسەر هەر شتێکا هەڵکا بە فەرمانی خوای خۆی وێرانی ئەکا و هات بەسەریانا و بە جۆرێ بەرباد و تەفروتونایی کردن وایان لێ هات لە خانوەکانیان بەولاوە هیچیان بەرچاوی کەس نەئەکەوت ئێمە سزای خێڵی تاوانباران بەمجۆرە ئەدەینەوە. پێیان ببینن و بیربکەنەوە و تێبگەن کەچی نە گوێیان و نە چاویان و نە دڵیان سوودی هیچیان نەبوو بۆیان چونکە ئینکاری ئایەتەکانی خۆیان ئەکرد و ئەگەر سوودیان ببوایە ئینکاریان نەئەکردن لەبەرئەوە ئەو شتەی گاڵتەیان پێ ئەکرد کە عەزابی خوا بوو هات بەسەریانا دەی بۆ ئەو بتانەی ئەو کافرانە لە خوار خواوە کردبوونیان بە خوای خۆیان بە مەبەستی نزیک بوونەوە لە خوا بە هۆی ئەوانەوە بۆ یارمەتیان نەدان و بە فریایان نەگەیشتن بەڵکو ون بوون لێیان و ئەوەیش بوختانەکەیان بوو ئەو بوختانە بوو کە ئەیان کرد. وَإِذْ صَرَفْنَا بە خێڵەکەی خۆیانیان وت، ئەی عەشرەتەکەمان، بەڕاستی ئێمە گوێمان لە خوێندنەوەی کتێبێک بوو، پاش سەردەمی موسا هاتووەتە خوار و هەرچی کتێبێ لە پێش خۆیان نازڵ بووە بۆ سەر هەر پێغەمبەرێ ئەم باوەڕی پێ ئەکا و خەڵک ڕێنمایی ئەکا بۆ ڕاستی و بۆ ڕێگایەکی ڕاست کە ڕێگای خوا بەیەکزانینە. اولئک فی ضلال مبین هەر کەسێکیش بەدەم بانگەوازی خواوە نەچێ و گوێی بۆ شل نەکا خۆ ناتوانێ خوا بێدەسەڵات بکا لەم سەر زەویەدا و کەسیش شک نابا پشت و پەنای بێ ئەگەر خوا خۆی پشت و پەنای نەبێ ئەوانە کە گوێ بۆ بانگەوازی خوا شل ناکەن لە گومڕاهیەکی ئاشکرا و دیاردان. إِنَّهُ عَلَىٰ كُلِّ شَيْءٍ قَدِیرٌ ئایا ئەمانە نابینن کەوا ئەو خوایەی ئاسمانەکان و زەوی دروست کردووە و بە دروست کردنیانەوە ماندوو نەبووە ئەیشتوانێ مردوو زیندوو بکاتەوە؟ بەڵێ وەڵڵا ئەتوانێ زیندووی بکاتەوە و بەڕاستی ئەو دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ. باسی ئەو ڕۆژەیش بکە کە کافرەکان ئەبرێنە سەر ئاگری دۆزەخ و پیشانیان ئەدرێ کە ئاگری وا بۆ کافران ئامادە کراوە لەو دونیادا و پێیان ئەوترێ ئەم ئاگرە ڕاست نییە؟ ئەوانیش ئەڵێن بەڵێ وەڵڵا ڕاستە خوایش ئەوجا پێیان ئەڵێ دە کەواتە بەرامبەر بەوەی لە دونیادا کفرتان ئەکرد سزا و عەزابی دۆزەخ بۆ خۆتان بچێژن. ئەو ڕۆژەی کە ئەو سزایەی وەعدەیان پێدراوە بێتە سەریان بە چاوی خۆیان ئەیبینن لەبەر ناڕەحەتی و سەختی ئەو سزایە وا ئەزانن سەعاتە وەختێ نەبێ لە جیهانا نەماونەتەوە و نەژیاون ئەمەی پێتان ڕائەگەیەنم تەبلیغێکە لە خواوە پێتانی ڕائەگەیەنم جا ئاخۆ لە کۆمەڵی تاوانبارانی لە ڕێگا لادا و بەولاوە کەس بەربادەکرێ؟ ئەنەسی کوڕی مالیک ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێت دەفەرموێت، پێغەمبەری خودا سەلات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، گوناهەکانی ئوممەتم خرایە پێش چاوم هیچ گوناهێکم نەبینی گەورەتر بێت لە گوناهی لەبیرچوونەوەی سورەتێک لە قورئان یان ئایەتێک لە قورئان کە کەسێک فێری بووە یان کاری پێ کردووە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسەری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.